نموونەی بەسەرهاتی ئەوانەی کە تەوراتیان درا بەسەردا لە پاشان هەڵیان نەگرت و ڕەفتاریان پێ نەکرد وەک گوێدرێژێکە کە کتێبێکی زۆری هەڵگرتبێ ئای چەند خراپە نموونەی ئەو گەلەی کە نیشانەکانی خوایان بەدرۆزانی و خوا ڕێنموونی گەلی ستەمکاران ناکات ذلکم خیر لکم ان کنتم تعلمون. ئەی ئەوانەی کە باوەڕتان هێناوە کاتێک کە بانگ درا بۆ نوێژ لە ڕۆژی هەینیدا بە پەلە بڕۆن بۆ یادی خوا و نوێژی هەینی و واز لە کڕین و فرۆشتن بهێنن ئەی محمد صلی اللە علیه وسلم بڵێ ئەوەی لای خوایە چاکترە لە شتی بێهودە و بازرگانی وە خوا باشترینی ڕۆزی دەرانە.